سێهەم، لەوانەی کە بەشەر تیایا ئینحرافی بووە لە توولی تاریخا، زەمینەی فەرمانڕەوایی و بەرنامەدانان بۆ ژیانی ئیختیاریی نووسانبووە. بەم تەرتیبەی کە دوای بەینێک دەسەڵاتداران پەیا بوون و دەستیان کردووە بە فەرمان سادرکردن و بە بەرنامەدانان بۆ خەڵک و بە ئەمر و نەهیکردن لە خەڵک. وە هیدایەتی خوایی هەمیشە هاتووە و بەیانی کردووە بۆ ئینسان کە تۆی مەخلوقی خوا تەنها مەئموری خوایی تۆ تەنها خوایە کە ئەتوانێ بەرنامەت بۆ دابنێ چونکە بەرنامەدانان بۆ تۆ نیازی بەوە هەیە هەم تۆ بە تەواوی بناسرێی لە تەرەف ئەو بەرنامەدانێرەوە و هەم تەواوی ئەم عالەمە ناسراوی بێ چونکە تۆ جزئێکی لەم عالەمە وە حەرەکەتی تۆ لەم عالەمە حەرەکەتی جزئێکە لە یەک دەستگا نابێ حەرەکەتی جزئێک ناهەماهەنگ بێ لەگەڵ حەرەکەتی کولی دەستگا کەوابوو کەسێک ئەتوانێ بۆ تۆ بەرنامە دابنێت و ئەمر و نەهی بکا و جهتت پێ با کە هەم تەواوی جهانی هەستی باش بناسێ ئەو جۆرەکە حەقی ناسینە و هەم خۆیشت باش بناسە. دەی غەیری خوا کەسێک تر ئاوا نیە و دەرنەتیجە حەقت نیە فەرمانبەوایەکی تر غەیری خوا قبوڵ بکەی. یانێ بەشەر تووشی ئەوە بووە لە توولی تاریخە کە شەریکی بۆ خوا داناوە لە زمینەی فعلی تەسیرە شەریکی بۆ خوا داناوە لە فەریاد ڕەسیا و شەریکی بۆ داناوە لە فەرمانڕەواییە و هەمیشە هیدایەتی خوایی هاتووە بۆ ئەوەی کە بە ئینسان ڕاگەێنێ کە هەر خوایە کە دارایی فعل تەسیرە و هەموو شتەکانی تر ئەسبابێک صرفن و هەر ئەوە فەریاد ڕەس و هەر ئەوە فەرمانڕەوا کەلیمەی تەوحید، لا الە الا اللە، با ئەوەیە مەعنای کە فەرمانڕەوایەک کە بەڕاستی فەرمانڕەوا بێ یانێ لەسەر ئەو ئەساسە فەرمانڕەوایی بکا کە دەسەڵاتی هەیە و کۆنترۆلی مەئمورەکان خوا لە دەستە غەیری خوا نییە و فەریاد ڕەسێک کە بەڕاست فەریاد ڕەسێ یانێ جەلبی نەفع و دەفعی بەرەر هەن لە دەست ئەوا بێت غير إخوان لا إله إلا الله فریاد رسول فرمان روایت غير الله وجودیت و خولاسەی دەعوەتی پێغمبەران علیه الصلوات والسلام لە تولی تاریخا ئامە بوو هەرچەند داخەکەم ئام کەلیمەی کە وایە ئەوەڵی کەلیمەی وایە کە ئینسانی مسلمان معنی بزانێت معنی زۆر غەریب بووە بە جۆرێک کە وەختێ ئێستا معنی ئەکرێتەوە بۆ حتا مسلمانان پێیان ناخۆشە و حاضر نین کە قبولی بکەن و ئەزانن شتێکە خلافی دین بەڵام ئەگەری بکات پەیا ئەبێ وا ترس لە غەیری خوا لەبەر ئەمەی کە بە فەسا و کونتڕوڵ و دەسەڵاتی وا لە دەستا پەیا ئەبێ و لە شوێن ئەوە حەرەکەت لە ژیانا بە جهتێکی ترا بێت غەیری جهتی ئیمانی بە عەلەیهی سەلام ئەوە نەبوو ئەوە نەبوو نەبوونی ستەمکاری بوو قیبلەی دڵەکانیان بێت چونکە فەرمانڕەوایانی مستەخر لەو مەراکزە کۆنترۆل و دەسەڵاتی ئەمانی هەیە و توانایی کۆنترۆلی ئەمانی هەیە و ئەبێ لە لای ئەوەوە فەرمان سادر بێت و ئەمان بە پێی فەرمانی ئەو بجوڵێنەوە و چون لە هەموو حرەکەتێک لە حرەکاتی ژیانە فەرمانێک ئەبێ ببێت دەستورێ ئەبێ ببێت کەوابوو مراکزی جێی ئیستیقراری فەرمانڕەوایانی ناحەق با ببن بە قیبلەگای هەمیشەگی بەندەگانی نەدان و ستەمکار. بەڵێ بەرنامەیەک لە هیدایەتی خوایە هەیە بۆ تەربیەتی ئینسان ئەویش ئەوەیە کە وەختێک داوا کرێ لە ئینسان کە گومڕاهیەک لە گومڕاهیەکانی تەرککە، غەڵەتێک لە غەڵەتەکانی واز لێ بێنێ، تەنها ئەوەیە کە داوای لێ بکرێت کە ئەوە واز لێ بێنێ، بەڵکێ لە عەینی ئەوە کە داوای واز لێ هێنانی لەوە لێ ئەکرێت، شتێک حەق و خەیر شتێک موسبەت بۆ جێنشینی ئەوە پێی عەرزە ئەکرێ چون ناکرێت هەر داوای ئەوە لە ئینسان بکرێت کە ئەو واز لێ بێنێ و ئەو واز لێ بێنێ و ئەو واز لێ بێنێ بەڵکێ هەر شتێکی لە دەست ئەچن بێ ئەبێ جێنشینێکی بێت و عەوەجێکی پێ بدرێتەوە و هەروا بوو لە تەواوی بەرنامەکانی هدایەتی خوایە هەر وەختێک کە داوا ئەکرا لە ئینسان کە لە ئیختیلافێک لە عەقیدە یا لە عەمەڵ دەست بکێشێت و بگەڕێتەوە بۆ لای خوا عەقیدەیەک دروست و عەمەڵێک ساڵحی پێ عەرزە ئەکرا کە لە جێی ئەوانە ئەمانە بگرە و ئەمانە ئەنجام بە و بۆ ئەوەی کە بەشەر دەست بکێشێ لە تەوەجوه کردن بە مەراکزی فەرمانڕەوایان و فەریاد ڕەسانی باتڵ خوای گەورە لە دوای مەرحەلەیەک لە تاریخی هیدایەتی بەشەر لە دوای دەورانێک لە ناردنی رسالەت و وەحی ئاسمانی بۆ ڕەهنمایی بەشەر فەرمانی دا بە یەکێک لە بەندەگانی شایستەی خۆی کە بۆ ئەوەڵی مرکزێک لەسەر زەوینا دروستکە ماڵێک دروستکە کە ماڵی خوا بێ یانی مەرکەزی ئەو بێ ئەێ پایتەختی تەنها فەرمانڕەوا و فەریاد ڕەبی جەهانی هەستی بێ تا ئەوانەی وا داوایان لێ ئەکرێت کە لە ئیسرافاتی عقیدەتی و عملی دەستکێشن و داوایان لێ ئەکرێت کە دڵەکانیان لە تەوەجه بە مەراکزی فەرمانڕەوایان و فەریاد ڕەسانی باتڵ مونسەرف کەن قیبلەیەکیان ببێ جێیەکی تریان بێت کە ڕووی تێ بکەن مەرکەزێک بێت کە دڵیانی پێوەڵ بەسن چون ئینسان بێ ئەوە نایکرێت کە دڵی هەمیشە لە جێیەک بێت لە مەرکەزێک بێت جا لەبەر ئەوەی کە خوا جل جلالە وەک فەرمانڕەوایان و فەریادڕەسانی تر نییە کە لەبەرچاوەوە بێت و مەسن و ماوایەکی بێت تا بەندەگانی ڕوویان لێی بێ و لەلایەکی تریشەوە لەبەر ئەوەی کە ئینسان لە لاشە و لە ڕۆژ خەڵق بووە مادەی تایە و لەسەر ئەو ئەساسە نیازی هەیە بە زندگیکردن لە دائرەی محسوساتە وە دەرنەتیجە ناکرێت کە تەکلیفی لێ بکرێت کە ڕوو بکاتە زاتی خوا بێ ئەوەی کە جەهەت و ڕێوشوێنێک مادی بۆ دیاری بکرێت لەبەر ئەوانە خوا دەستوری دا بە حەزرەت ئیبراهیم علیە الصلوات والسلام کە ماڵی کەعبە دروست بکا. ماڵی سادات پایتەختی فەرمانڕەوا و فەریادڕەسی مونحەسر بەسەر خوا جل جلاله کە ئەگەر خۆی نیە لەسەر زەویا یانێ بە سورەتی مەحسوس ئەگەر چی لە هەموو جێیە حازرە ئەگەر وەک فەرمانڕەوا و فەریادڕەسانی بەشەری دارای ماوا و مەسکەنی لەسەر زەویا نیە با ئەم ماڵە نمایندەی پایتەختی فەرمانڕەوایی ئەو بێت لەسەر زەویا کە دڵی بەندەگانی موەحد ڕوون بکاتە ئەوێ و ببێتە ئەو مەرکەزەی وا تەوەجوهی بەندەگانی موخلیسی خوا پێوە ئەنووسێ و هەروە کە پایتەختی هەر فەرمانڕەوایەک لە فەرمانڕەوایانی بەشەری حەریمێکیشی هەیە ئەو تەختەی وا لەسەری داهەیشێ ئەو مەسکەن و ماڵەی وا تیا نابێ حەریمێکی هەیە بۆ ئەوەی کە ئاماژەکردنی و ارتباطکردنی لەگەڵدا بە سوورەتێک نەبێت کە هەیبەتی لای فەرمانبەدارانی لای بەندەکانی نمێنێ بۆ ئەوەی کە مەقامی فەریادڕەسی یا فەرمانڕەوایی مەحفوظ بێ هەروا خوای گەورە وەختێک کە داوای کرد لە بەشەر کە دەست بکێشێن لە ڕووکردنە ئەو مەراکزە بۆ ئەو ماڵەی خۆی لەسەر دەریا حرەمێکی دانا هەر لەو جیا کە ماڵەکە دروست کرا یانێ بە شاری مەکە مقڕڕی کرد کە مەحدورەیەک بە دەور ئەو ماڵە و بە تعبیرێک تر مەحدودەیەک بە دەور شاری مەکە کە ئەو ماڵی تایە یاعلامی حرەتی بکرێت بەعنوانی حەریم پایتەختی خوا لەسەر زەویا معرفی بکرێت تا لە هەر جۆرە تەعەڕوز و ستەمکاری و انحرافێک و لایق نییە کە لە نزیکی پایتەختی فەرمانڕەوایی ئەوە ڕووبات ئەو ماڵ و مەرکەزەی مەحفوظ بێت لە زۆرێک لە ئایەتەکانی قورئانە ئەم دوو مەطلبە وإذ ابتلى إبراهام ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين دي الله تذكرك إبراهيم خاونەکەی ئازمایشێک سەخت و گیان فەرسای کرد بە تەکلیف کردنی بە چەند دانە فەرمان، چەند فەرمانێک لە زەمینەی ڕابتەی لەگەڵ بەندەگانی خوا و لەگەڵ خوا و لەگەڵ نیعمەتەکانی خوا، چەند فەرمانێک بۆ ئەوەی کە ئەهلی حەق و خەیر بێت و لە شەڕ و باتڵ دوور بێت. چەند فەرمانێک بۆ ئەوەی کە حەق و خەیر هەم لە خۆیە تەحەقوق پێبدات و هەم لە تواناوە لە ژێر دەستیا و لە مەیدانی پەروەرش و تەربیەتیا بن جا ئەویش بە تەواوی ئەنجامیدان بە تەواوی لە عقدەی ئەدای ئەو تەکلیفانە دەرهات ئەمجا خوا فەرمووی کە من بڕیارم لەسەر ئەوەیە کە تۆ بکەم بە پێشوایەک بۆ مردم مادام کە تۆ شایستەگی ئەوەت پەیا کرد ئیسپاتت کرد کە بەندەیەکی بەڕاستی صالحی بۆ ئەوە شەی کە ببیتە سەرمەش بۆ مردم ئەوە بڕیارم لەسەر ئەوەیە کە بکەمە ئیمامێک بۆە ابراهیم علیه الصلاة والسلام بە حکمی فطرەتی بەشەری لێرەوە بیری ڕۆڵەکانی ئەکات و پێی خۆشە کە لەو نیعمەتەی وا پێی ئەدرێت ئەوانیش بەشدار بن ئەڵێ و لە ڕۆڵەکانیشم یعنی لەوانیش بەعزێک لەوانیش کە بە ئیمام و پێشوا بۆ خەڵک و خوا جەلە جەلالەهو جواب ئەداتەوە کە پەیمانی ئیمامەت لە تەرەفی منەوە بە ستەمکاران ناکا یانێ ئەوانەی وا لە زەمینەی ئەنجامی تەکالیفێکە وا بە عنوانی ئازمایش ئەبێ هەر بەردێک بکرێت تا بگا بە ئیمامەت وەک تۆکراوی ئەوانەوە لە زەمینەی ئەنجامی ئەو تەکالیفا ستەمکارن یانێ ئەو تەکالیفە ئەنجام نادەن تەقسیریان تیاکەن ئەوانە شایستەی ئەوەیان نییە کە من عهد و پەیمانی ئیمامەتی مەدەنیان لەگەڵ ببەستم وە لە تەرەفی منەوە نامن بە ئیمام و هیچ جۆرە ئیمامەتێکیان لە هیچ شتێکە لە گەورەترین شت کە نوێژە تا بچووکترین مەسەلە لە مەسائیل ژیان ئیمامەتیان مەوردی قبوڵ نییە و باش نییە ئەوە ئیبراهیم بووە بە ئێمان بۆ نەکرد ئەمجا دەستوری پێدا کە ئەو مەرکەبەی وارە پێشا بەیانمان کرد بێن بکە وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا فەرمێ بێری ئەو وەختە بکەنەوە کە ماڵەکەمان کرد بە جێیەک کە مەردم بگەڕێنەوە بۆ لای یانێ بڕیارمان دا کە ئەو ماڵە ببێ بە جێگەیەک وا بەندەگان وەختێک کەین بۆ دیدنی بەعنوانی مەرکەزی فەرمانڕەوایی تەنها فەرمانڕەوایان و ئەڕۆنەوە بۆ وڵاتی خۆیان هەم بێنەوە بۆی بۆ لای هەم بێنەوە و دیوەنی لێ بکەن و ئەوەی کە وەزیفەیە لەوێ ئەنجامی بدەن یانێ ببێت بە مەرکەزێک وا هەمیشە لە تەواوی حەیاتە دڵی بەندەگانی ئێمە لەوێ بێ حەتا ئەگەر بۆیان نەکرێت ئەمەڵەن بێنەوە بۆیان هەبێت واتخذوا من مقام و هەروا ئەو ماڵەمان کرد بە ئەمن یاێت ئاوەها بڕیارماندا کە ئەو ماڵە جێی ئەمن و ئەمان بێت و لە تەعەڕوز تیایا هەر کەسێک کە داخڵی ئەبێ لە تەعەڕوز مەحفوز بێت وەک ئەمە ماڵەکە خۆی ئەمنە هەر وەک ئەمە خۆی ئارامشە یانێ بە تەوەجۆ بە حرمەتێک کە بۆ ئەو ماڵە لە دڵی خەڵکا داماننا ئەو ماڵە مەحفوظ بوو لەوەی کە تیایا تەعەڕز بکرێ بە کەسانێک وا خەریکی ئەدای وەزیفەی بەندگی واتخذوا من مقام إبراهيم مصلى ووتمان هەر لەو وەختەوە بە مردم کە گوێن لە جێ قیامی ئیبراهیم جێ نوێژێ بۆ خۆتان قرار بە واتخذوا من مقام إبراهيم مصلى ومردم هەر لە وەختەوە کە ئەو ماڵە دامەزرێنرا لە جێ قیامی ئیبراهیم یعنی لەو ماڵەکە ئەو تیایا قیامی کرد و بەعنوانی ئیمامێک بۆ مەردم لەوێ هەڵسایەوە پێ لەو ماڵە جێی نوێژیان بۆ خۆیان بڕیاردا یانێ قراریان هاتە سەر ئەمە کە لەوێرا ئەنجامی وەزیفەی بەندەکی لە قاڵبی نوێژەوە بۆ خوا بکەن ئاخر وەختێ بەندێک ئەچێتە پایتەختی کەی ئەبێ هەدای وەزیفەی بەندگی خۆی بکات ئەبێ شاعیر و مەراسمێک تایبەت کەنشان دەهندەی بەندگی بێت لەوێ ئەنجامی بە دەستورمان پێدا پەیمانێک وەها کە پێمان وتبوون ئەبێ هەمیشە لە پێش چاوتان بێ هەمیشە نگەهداری بکەن مەبادا لەتمەیەکی لێوارد بێ پەیمانمان لێ بەست لەگەڵ بەستن و خەوڵمان لێ سەندن کە ماڵەکەم پاک بکەنەوە لەوەی وا ناشایستەیە لە هەر کێیەک وا ناسێت ئەو ماڵەی پێ ئالوودە بێت، چ لە نەجاسەت و پیسیی مەعنەوی وەک شرک و هەر جۆرە ئینحرافێک لە عەقیدە و عەمەڵا، چ لە نەجاساتی ماددی. ماڵەکەم پاک بکەنەوە هەردووکەم. بۆ ئەوانەی وا ئەگەڕێن بە دەوریا، بۆ ئەوانەی وا ئەگەڕێن بە دەور ئەو ماڵە بە عونوانی مەرکەزی فەرمانڕەوایی تەنها خالقی ئامریان، شەوقی بەندەگی خستومیەتە حەرەکەت هاتووم ئێستا بە دەور ئەو ماڵە ئەگەڕێم وە بەو گەڕانەیان بە دەوریا بەندەگی خۆیان لە سورەتێکی زۆر بارزدا نیشان دەدەن وە بۆ ئەوانەی وا باوجودی ئەوەی کە ئیقتیدار زۆرە بۆ ئەوەی کە بڕۆن بەلام کارانی دنیایانەوە ئەما خۆیان گیر ئەدەن چون جێگە جێگەی تەعزیمە جێی گەورەیەکە کە مەرکەزی فەرمانڕەوایی خالقی ئامری عەزیمە کەوابوو با خۆیان گیر بدەن و لەوێ بۆ ماوەیەک بمێنەوە وە بۆ ئەوانەی واوان لە حاڵی ڕکوعا و لە حاڵی سجودا وەم تەغیبە زەمینە کامڵەن مساعدە بێ بۆ ئەو بەندە موحدانەی وا ڕوویان لە هەموو مەرکەز و پایتەختێکی دەوەرگێڕاوە و مەکە بیکەتە وڵاتێک دارای ئەمن و ئەمان وڵاتێک کە لە ئەمنا بێت لەوەی وا تەعەڕوبی پێ بکرێت ساکنینی ئەو وڵاتە ئەمین بن لەوەی کە تووشی ئەو ناباریانە بێن وارە وڵاتەکان بکات و ئەهلی ئەم وڵاتە ڕۆزیان تێبە لە ئەنواعی سەمەرات ئەوانەیان وا ئیمانیان هێناوە بە خوا و بە ڕۆژی دوایی. ئیبراهیم عەلەیه سڵات و سەلام دوای ئەمە کە خوا پێی فەرموو کە پەیمانی ئیمامەت بە ستەمکاران نادا وای تەسەور کرد کە لە داواکردنی ڕزق و ڕۆزی بۆ حیاتی دنیایشە هەر ئەبێ مؤمنین لەبەر چاو بن ئەوانەش وا لە دوای ئەمە کە حەقیان بۆ ڕۆشن بووەوە بە مەوزەعگیری دەروونی و زاهریان وایان کرد کە لە دەرکەوتی ئەو حەقەی وا بۆیان ڕۆشن بووەتەوە بەرگری بکەن و هەوڵیاندا بۆ داپۆشینی و خستیانە پشت گوێ ئەوانەش کەمێک بەرخۆداریان ئەکەین کەمێک ئیجازەیان پێدەین و زەمینەیان بۆ مساعدە کەین کە بەرخۆدار بن لە ناوە کەسانی دنیا جا دوایی ناچار ئەیان کێشین بەرەو شکەنجەی ئاگری جەهەنەم یانێ ئەگەرچی ئینسان بە ئختیاری خۆیەکە ئیمان و ئەمەڵی ساڵح کەس بکە یا کوفر و کرداری نا دروست کەس دەکا ئەمما دوای ئەمە کە یەکێک لەو دوانەی کەس کرد نەتیجەکەی ئیختیاری نیە ئیتر بە ئیسرار بە ناچاری ئەکێشرێت بەرەو نەتیجەکە دوای ئەمە کە کەسێک مرتەکبی کوفر بوو ئیتر بە ئیختیاری خۆی نیە کە نەچێ بۆ جەهەنەم بە زۆر ئەبرێ بۆ جەهەنەم وەبئس المصیر و پیس ئەنجامی گرفتار بوون بە شکنجەی ئاگری جەهەنەم ئێستا وەبیری ئەوە خستنەوە کە ئیبراهیم بنەڕەتەکانی دەردەکردەوە بنەڕەتەکان لە ماڵەکە یانێ دوای ئەوە کە بنەڕەتەکانی نابوو دیواری بەسەریانەوە ئەنا و بەردی ئەکردنەوە ئەو ئیسماعیل ئەو داڵمانی مەموری ئەوەڵی بۆ دروستکردنی ئەو ماڵە و ئیسماعیلیش بەعنوانی کۆمەکێک جا ئەوەتا لە ئەسنای ئەنجامدانی ئا ئەو ئەمە بەڕاستە یەکێک لە گەورەترین ئەعماڵی ساڵحەیە باوک و کوڕ هەروا کە حەقی بەندەی عالمی خاڵقی خوایە اتکا ناکەنە سەر ئەمەڵەکەیان و لەبەین خەوف ڕەجا هاوارەکەنە خاوەنەکەیان کە خاوەنەکەمان لێمان قبوڵکە کردارەکانمان بە تایبەت ئەو کردارەی کە ئێستا خەریکن لێمان قبوڵکە چونکە تۆ شنەوازدانە هەر تۆیکە هەرچی دەنگە ئەی بیسی وەک ئەزانیکە هەر دەنگێک لە چین دیت و لە چ دەروونێکەوە نەشئە دەگرێ دەنگی موخلسانە لە غەیرە موخلسانە ئەناسی و جیا ئەکەیتەوە جا ئەزانی کە ئێمە چۆن هاوارو لێ ئەکەین یانێ زەمینە سازگارە بۆ ئەوەی کە باکمە قەبوڵ بکەین چون ئەگەرچیکە ئێمە ئەو جۆرە وا شایستەیە کە ئینسانێک کە بەندەیەک هاوار کاتە خاوەنەکەی داوا هاوارەکەی ئەخر ئەوش لەبەر ئەوەیە کە دعاکردن هەروە بێزا بتەوە بێقاعدە نیە وەختێک دعاکردن هاوارکردن